سوپاستانەکەم چەند کەس لەئێوە ئەتانەوێ شاد و سەربەرز بن وە چەند کەس لەئێوە ئەتانەوێ کە هەم ئازاد و سەربەرز بن وە هەم شاد و بە ئومێد. زۆر سوپاس بۆ شوێنێکی گونجاو هاتوون من موعەزەمیم مەحمودی موعەزەمی. بەخێر بێن بۆ سیمیناری گوندی خوێ یان سیمیناری خراپتر لە مەرگ چیە بەخێر بێن. هەرچەند بێ هیواتر و. لاوازتر بیت فشارەکان لەسەرت زیاترە بن هەرچەند عاشقتر بی مەودای گەشەکردن زیاترە بێت گرنگ نییە لە کوێدای ڕەنگە مناڵێکی بچووک بیت ڕەنگە کەمێک گوزەت تیابێت بەڵام ئەگەر عەشقت هەبێ دونیا ئەگریت بە عەشقەوە بژین داوای بکەن ویستن ئەبێت چی بەدوادا بێت چی هاوڕێیان چ شتێک دیواری ترسە ڕوخێنێ؟ هەنگاونان. چی؟ هەنگاونان. واتە قسە و خەیاڵ بخەرە لاوە، ئەبێ هەنگاو بنێی، هەنگاوێکی بچووک، وەک لایتەکە ئەبێ دایگیرسێنیت و بەڕێ بکەویت. ئەگەر ئۆتۆمبیل ڕابوەستێت چەندێک پێش خۆی ڕووناکەکاتەوە؟ دە مەتر. کاتێک بەڕێ کەوت دە مەتر دە مەتر ڕووناکەکاتەوە. هەنگاو هەنگاو. هەر کاتێک ترسان بترسن و چی بکەن؟ هەنگاو بنێن. تکایە هەستنە سەر پێ. هەموومان ئەمانەوێت هەنگاو بنین لەو شوێنەی کە تێداین ئەمانەوێ بچین بۆ شوێنێکی تر ئێستا گرنگ نییە چەند دوورە بستنە دواوە تا ئەتوانن لە کورسیەکانتان نزیک ببنەوە ئەگەر ئەکرێ پێنج میلی بەتر ئەڵێم یەک دوو سێ کەمێک خۆتان هەڵدەن بۆ پێشەوە ئامادەن یەک دوو سێ تەواو بوو هەر ئەوەندە سوپاس. تەواو بوو هەر ئەوەندە هەر ئەوەندە زۆر باشە. دووەمین کار کە ئەبێ بیکەین بۆ ئەوەی بەسەر ترسەکانمان ئازاڵبین و لە گوندی خوێ بینە دەرەوە وتمان یەکێک لە دیوارەکانی ترسمان باوەڕەکانمانە وایە باوەڕەکان زۆر کۆنترۆڵکارن، ئەگەر باوەڕی ئێوە بێت گۆڕینی سەختە، هەروەک زۆربەی جار وایە. ئاه. کاکە ئەم کۆڵانە دەرناچێ. ئۆ. دیسان دەرناچێ. دێیتەوە بۆ ماڵەوە پیاوە کەش قارتەمان نەماوە. ئااه دیسانش قارتەمان نەما. کابرا دێتەوە بۆ ماڵەوە ئەڵێ میوانم هێناوە. ژنەکە ئااه دیسان میوانی هێنایەوە. چونکە ئەگۆڕێ دیتر. گۆڕان لە زەینیدا واتە کێشە. کەسانی ئاسایی ئاوان. کەسانی چی؟ ئاسایی. کەسانی سەرکەوتوو چۆنن؟ کەسی سەرکەوتوو گۆڕان لە مێشکیا یەکسانە بە دەرفەت. گۆڕانی زیاتر، گۆڕانی گەورەتر، پێکەوە بیڵێن. دەرفەتی گەورەتر! دەرفەتی گەورەتر! کاکە بوومەلەرزە بوو، تەواوی شار وێران بوو. ئااه! دیسان وێران بوو. ئێستا کەسێک کە سەرکەوتوانە بیرەکاتەوە، ئەڵێ چی؟ ئەتوانم خزمەتی زۆر بکەم. ئێستا خەڵکی زۆر پێویستیان بە یارمەتی من هەیە. ئەبێت چەندین خانوو دروست بکرێت، چەندین جادە دروست بکرێت. ئەمانە هەمووی دەرفەتن. تێگەیشتن لە دڵی خراپترین شتەکاندا زۆرترین دەرفەت شاردراوەتەوە، تەنها بەو مەرجەی بیروڕای خۆت بگۆڕیت. گۆڕین لە زەینی ئێوەدا چ مانایەکی هەیە، ئازادبوون یان زیندان؟ هاهوو. کاتێ ئەڵێم گۆڕان، چاوەڕێم ئێوە بڵێن چی؟ گۆڕان واو گۆڕان گۆڕان گۆڕان سامان گۆڕان شادی گۆڕان ئازادی زیاتر گۆڕان پێکەوە گۆڕان گۆڕان دەستان بەرز کەنەوە با بینم گۆڕان هوووو گۆڕان هوووو. نرخەکەی چەندە؟ دە هەزار تمەن لە کوێی بێنم؟ بۆچی؟ لەبەرئەوەی وە گوتمان ئەبێ ئامادە بیت بۆ گۆڕان. یەکێک لەو شتانەی ئەبێ بیگۆڕیت خۆتیت، ئەبێ پارە بۆ خۆت تەرخان بکەی، کات تەرخان بکەی، هەروەک چۆن ئەبێت بۆ مناڵ و هاوسەر و هاوکارەکانتی دابنێی. باشە ئەگەر من بمەوێت بگۆڕێم ئەبێ تێچوونەکەشی بەم. هەر چەنێک ئێوە زیاتر بگۆڕێن، هەر چەنێک ساماندارتر بن، هەر چەنێک شادتر بن، وڵات جوانتر ئەبێ. بۆ ئەوەی یارمەتی هەژاران بەیت ئەبێ وەک ئەوان هەژار نەبیت. بۆ ئەوەی یارمەتی نەخۆشەکان بەیت ئەبێ وەک ئەوان نەخۆش نەبیت. دەی بگۆڕێ. کات بۆ خۆت دابنێ، پارە بۆ خۆت دابنێ. دەرفەت بۆ خۆت بەدیبهێنە تا گەشە بکەیت. هەمیشەش بۆ لای باشترینەکان بڕۆن. تۆ چوار سەعات کات دانەیت هەزار تمەن ئەدەیت بۆ هەر سەعاتێک ئەڵێیت ئەگەر سەعاتی یەکەم باش نەبوو دووەم دووەم باش نەبوو تا چوارەم جار یاخود شتێک ئەکڕی ئەڵێی ئەگەر باش نەبوو دانەیەکی تر ئەکڕم بەڕێز کڕینت کاتت هاتوچۆت دەرفەتت کارەکانت هەمیشە با باشترین بێت ئەو کەسانەی ئەیانەوێت باشترین بن لەگەڵ باشترینەکان هاتوچۆکەن، لەگەڵ باشترینەکان ئیشەکەن و خۆیان بە باشترینەکان ئەناسێنن. هەروەکو پێم وتن گەورەترین سەرمایەی ئێوە کاتە نەوەک پارە. من ئێستا سە هەزار تمەن بدەم بە ئێوە ئەتوانین بگەڕێینەوە بۆ نەوەی بەیانی؟ نا یەک ملیاردیش بەم ناکرێت. ئایا لەو کاتەوە تا ئێستا ئێوە گۆڕاون یان نەگۆڕاون؟ باشتر بوویت یان نەبوویت؟ باشتر بووین. زۆر باشە. ئێستا براون. ئەگەر باشتر نەبوونایە دۆڕاو بوون. ئێستا باشتر بوون یا نەبوون سپاستانەکەم دەستان خۆش بێت زۆر باشە بیرتان نەچێت من کە لەم سەرە ڕائەوەستم وەک هەر مرۆڤێکی تر هاندان شەحنمەکاتەوە یانی پێتان وانەبێت من لێرە پێویستم بە هاندانی ئێوە نییە، پێویستیم بە گرنگی پێدانی ئێوە نییە، کاتێک ساڵۆنەکە پڕە حاڵم باشترە، بەڕێزان ئەزانن باشتر سیمینار پێشکەشەکەم، واتە ئێوە کاریگەریتان لەسەر من هەیە، کاتێک چەپڵە لێ ئەیەن من خۆشحاڵەبم. سوپاستان ئەکەم من کە لێرەم ئەسڵەن چاوەڕێی ئەوە لە خۆم ناکەم کە کەسێکی بێ عەیب و بێ خەوش و بێ کەم و کورتی بم ئێوەش چاوەڕێی ئەوە لە کەس مەکەن لەگەڵ خۆشتان ئێمە مرۆڤین هاتوین پێکەوە دانوستان بکەین شت فێری یەکتر بکەین و لە یەکەوە فێر بین یارمەتی یەک بەین هاوکاری یەک بکەین، هاوکاری بکەین شارەکەمان، وڵاتەکەمان ئاوەدان بێتەوە، ببینە هۆکاری سەربڵندی نەوەکانمان، ئەگەر سپەینێ ویستی لە سەفارەتێک ڤیزا وەربگرێت بە ئاسانی پێی بەن، بە شانازییەوە باسی وڵات بکەن. ئەمانە هەمووی لە ئەستۆی ئێمەدان. من ئێستا بەرهەمی کەڵە زانایان و بیرمەندانی دێرینی ئەم نیشتیمانەم، ئێوە بەرهەمی ئەم ناودارانەن، کارێک بکەین ئایندەمان ڕووناک بێتەوە. ئەسڵەن پێویست بەوە ناکات ئێمە کامڵ بین پێویست ناکات هەر ئەوەی کە ئەیزانی ئەنجامی با هەرەوەی کە ئەیزانی منیش هەرەوەتان لێ چاوەڕوانەکەم ئێمە مامۆستایەکمان هەبوو چوو بۆ سەفەرێک و کەسێکی تری لە جێگەی خۆی دانا کاتێک جێگرەکەی هات نەیوت من ئەم وانەیە نازانم و نەمخوێندۆتەوە هات موحازەرەی مامۆستاکەی خستە سەر مێزەکەی بەردەمی و دەستی کرد بە خوێندنەوەی پاشان تا ئەو شوێنەی لەبەری بوو دوورەکەوتەوە و شەرحی ئەکرد و پاشان ئەگەڕایەوە سەیرێکی ئەکردەوە و دوورەکەوتەوە یەعنی ها وانەکەم لەبەرە خۆم ئەزانم ئێمە چاوەڕێ ئەوەمان لێ نەئەکرد پاشان سەیر ئەوە بوو پەنچەرەکە کرابۆوە و با هاتە ژوورەوە و چەند لاپەڕەیەکی لەگەڵ خۆی برد ئەمیش بەدوای لاپەڕەکانا ڕایکردوە ئەیخوێندنەوە ئێمەش قاقا پێ ئەکەنین ئەو پێی سەیر بوو ئێمە بۆچی پێ ئەکەنین ئەم چاوەڕوانی نابەجێی لە خۆی هەیە، چاوەڕوانێکی نابەجێیە. با من هەزار هەڵە بکەم. ئەسڵەن خۆشی ژیان لەوەیایە، بە کەسێکیان وت ئەتەوێ ببی بە پاشا؟ وتی نا. وتیان بۆچی؟ وتی ئاخر دەرفەتی بەرزبوونەوەی تیا نەماوە. هەموو شتێک دەرفەتی بەرزبوونەوەی تیایە. زۆر باشە. سوپاس. زۆر باشە. ئەمەوێ باسەکە کورت بکەمەوە. ئازیزان ئێمە لە ئاینەکەماندا هەڵبەتە ئاینی جۆراوجۆر هەیە بەڵام من چونکە موسوڵمانم ئەگەڕێمەوە بۆ ئاینی ئیسلام چرکە ساتێک بیرکرنەوە بەرامبەرە بە حەفتا ساڵ عیبادەت چرکە ساتێک بۆچی ئەمە وتراوە؟ ئەو کەسانەی وەک ڕاهێنان ئەم کارە ئەکەن ئەزانن بۆچی؟ چرکەساتێک بیرکردنەوە، پشتبەستن نا، بیرکردنەوە، دانیشە بیر بکەرەوە، ئێمە کرۆکی قورئانمان وەرگرتووە، بیرکردنەوە، بیرکردنەوە، ئێوە بیر بکەنەوە ئەو ڕاهێنانەشتان پێ ئەڵێم بیر بکەنەوە زۆر شتان بۆ دەرەکەوێت، بیرکردنەوە، دەروازەی دەرچوونە لە گوندی خوێ بیرکردنەوە. بیرکردنەوە، بۆچی؟ لەبەرئەوەی وەک وتمان ئێمە هەموو ڕۆژێک بەیانی هەمان ئەو کارە ئەکەینەوە کە دوێنێ کردوومانە، شەو هەمان ئەو بەرهەمە ئەدوورینەوە کە دوێنێ شەو دووریمانەتەوە، بۆڵە بۆڵەکێن و دیسان سبەینێ هەمان ئەو کارە ئەکەینەوە، بیرکردنەوە واتە ڕاوەستانی ڕۆتین، بەستنی پەیوەندی لەگەڵ دونیای بوون، وزە وەرگرتن، زانیاری وەرگرتن، دانوستانکردن. بیربکەنەوە، ئێمە لە قوتابخانەی تەواوەتی ڕاهێنانمان هەیە، دوو تا سێ، پانزە خولەکمان هەیە، دوانیان زۆر گرنگە، شەوان بەر لەوەی بخەویت پانزە خولەک بێدەنگ بن، نە ڕادیۆ، نە تەلەفزیۆن، نە ڕۆژنامە، نە گۆرانی، نە قسەکردن، هیچ شتێک، بێدەنگ بن، حەزەکەن چاو داخەن، حەزەکەن بیکەنەوە، بەڵام پانزە خولەک بێدەنگ بن، قسە مەکەن و گوێش لە قسە مەگرن، تەنها لەگەڵ خۆتدا خەڵوەت بکە. بەیانیش پێش ئەوەی لە جێگە بێیتە دەر پانزە خولەک بیر بکەرەوە، خەڵوەت بکە لەگەڵ خۆتدا، هەرچی بە مێشکتدا دێت با بێت، وەک مناڵێک کە بەرامبەر پەنجەرەیەک دانیشتووە و خەریکە تەماشا ئەکات، سەیر کە بزانە چی لە بوونتا ئەگوزەرێ، تەداخول مەکە، مەڵێ باشە یان خراپە، تەنها سەیر کە. کاتێک پانزە خولەکەکە تەوا بوو بڵێ خوا حافیز ئەبێ بڕۆم، ئەگەر ئەم کارە دەنجام دا باشترە نیوەڕوانیش ئەنجامی بەی، بەڵام شەوان و بەیانیان حەتمەن ئەم کارە بکەن، ئەبینن چۆن وەک باو بروسکە لە گوندی خوێ دێنە دەرەوە ئەڵێی ئەمە چ کارێکە من ئەیکەم ئەوە چ کارێک بوو من کردم ئەسڵەن بۆچی من شەڕەکەم ئەوسا پەی بە حیکمەتی ئەم وتەیە ئەبەیت چرکە ساتێک بیرکردنەوە لە حەفتا ساڵ عیبادەت باشترە چونکە ئەو ناسینەی تۆ لە بیرکردنەوەیا پێی ئەگەیت هیچ کات بە کردەوەی وشک پێی ناگەیت بیرکردنەوەش خۆی کردارێکە هەنگاوێکە حەتمەن دەرفەت بە خۆتان بەن. من پیاوان و ژنانێکم بینیوە کە ئەگەنە سنووری خۆکوشتن بەڵام ڕاناوەستن. تەپ ئەکەون و تاوێک لە خۆیان ڕانامێنن چونکە ئەترسن سەیری خۆیان بکەن. ئەترسن لە ڕەفتاری خۆیان بڕوانن. ئەترسن لەوەی بزانن لە گوندی خوێیان تکا ئەکەم بترسن و هەنگاو بنێن. بترسن لە ڕۆتینەکانتان، بترسن لەوەی کە ناچارن بگۆڕێن و بەرەو دونیایەکی نەناسراو بڕۆن، تکا ئەکەم بترسن بەڵام هەنگاو بنێن. کەسی ئازا ئەو کەسەیە کە ئەترسێ بەڵام هەنگاو ئەنێت، دەستپێکەکەشی بیرکردنەوەیە. سەیرە وەیە پێتان بڵێم ئەو پەیوەندیەی لەگەڵ خۆمدا دروستم کردووە لەم بارەیەوە، من ئێستا ئەو کەسانەی سەفەریان کردووە لەگەڵما ئەزانن لە ناکاو ئەچمە ژوورێکەوە و ڕاکشێم یان لەسەر کورسیەک دانیشم، لە ڤەنکۆڤەریش ڕەفتاری من ئەناسن یان خەریکم بە کەنار دەریا پیاسە ئەکەم یان دانیشتووم. مرۆڤ لە بێدەنگیدا گەورە ئەبێت هاوڕێیان. ئەمە خاڵێکی گرنگە مرۆڤ لە بێدەنگیا گەورە ئەبێت. تەواوی پێغەمبەران لە خەڵوەت و بێدەنگیدا بوون. بە جۆرێک شوان بوون ناچار بوون خەڵوەت کەن. بێدەنگ بن، قسە مەکەن، قسە مەبیستن، هەموو پەیوەندیەک بپچڕێنە با گەورە بیت. ترسی تیایە تاڵە بەڵام بەرەکەی شیرینە. بێ دەنگ بە تا گەورە بیت. کاتێک بێدەنگ بووی بۆت دەرەکەوێ بەڵێ کاتێک بێدەنگ بووی بۆت دەرەکەوێ بۆچی ئەڵێن لەسەر بێشکەوە تاناوگۆڕ زانست بخوازە. کام ئایین بەم ڕاشکاوییە خوازیاری گەشەسەندنی زانست بووە؟ دەستخستنی زانست لەسەر هەر ژن و پیاوێکی موسڵمان فەرزە، واجبە. ئێوە سەیری ئێستا مەکەن ئەم قسانە ئەکەین، بگەڕێنەوە بۆ هەزار و چوار سەد ساڵ لەمەوبەر، لە ناو هۆزێکی دەشتەکیدا ئەم قسەیە کراوە. داواکردنی زانست لەسەر هەر ژن و پیاوێکی موسڵمان واجبە داوای زانست بکا ئەگەر لە چینیش بووە. هەر دیلێک پێنج موسڵمان فێری خوێندەواری بکات ئازا دەبێت. بەینی خۆمان و خودا ئێستا ئێمە بەرهەم هێنەری زانستین یاخود ئەوانەی شوێنکەوتووی پەیامبەر نین نێوان خۆمان و خودا. بۆچی ئاخر؟ لە پێناوی چییە؟ من لە ئینجیل و تەوڕاتا شوێنێکم بەو ڕوونییە نەبینیوە کە سەبارەت بە ئەرزش و گەورەیی زانست قسە بکات و ئەوەندە بە پێویستی بزانێ. بۆچی لە زانست بێ بەهرەین؟ بۆچی زانست بەرهەم ناهێنین؟ بۆچی پێمان وایە ئەبێ هەرچی زانستە لە دەرەوە بێت؟ بۆچی هەرچی ستاندەردە لە دەرەوە دێت؟ بۆچی خۆمان دروستی نەکەین؟ بۆچی خۆمان هەناردەی نەکەین؟ ئەمە بیرکردنەوە وەڵام تەیاتەوە. کوێی کارەکەت هەڵەی تیایە لە کوێدا توێکڵت هەڵگرتووە و ناوکت فڕێیاوە ئێمە ئەتوانین ئێمەش ئەتوانین زۆر گەشە بکەین بە هەزار و یەک هۆکار ئەتوانین پێش بکەوین چونکە ئەو خوێنکارانەمان کە لێرە دەرناچن ئەچن بۆ ئەوێ پلەی باڵا بەدەست ئەهێنن کۆمپانیای گەورە بەڕێوە ئەبەن. هەر ئەوانەی کە لێرە دەرناچوو پێیان ئەڵێن جێژ و تەمەڵ. شوێنێکی کارەکەمان هەڵەی تیایە. بێدەنگ بە. زۆر لە خۆت مەکە. بێزار مەبە. ڕاستە بزانە کێشەکەت چییە. هەرەو بێدەنگییە پێت ئەڵێ. بیربکەینەوە و تێبگەین بۆچی خاوەنی بە جۆرێک هەموو شتێکین و هاوکات هیچ شتێکیش نین. ئێمە وەڵامەکەی ئەدۆزینەوە، دۆزیومانەتەوە و زیاتریش ئەیدۆزینەوە. زۆر باشە هاوڕێیانی ئازیز لاپەڕی سێمیش لێردایە هەرچەند لەمانەیە ئەگەڕێمە بینم هەموویم باس کردووە ئەبێ شتی تازەتان پێ بڵێم بەڵام ڕێگە چارە ئاماریان وەرگرتووە کە لە نێوان لە سەدا دوو تا لە سەدا سێی ترسەکانمان واقیعین، لە سەدا حەڤدە تا لە سەدا هەژدە شایانی قەرەبوون، شایانی پێش لێگرتنن، لە سەدا هەشتاشیان پووچن. واتە کاتێک ئەترسی و ترست هەیە یەکسەر بە خۆت بڵێ لە سەدا هەشتای پووچە. بێمانایە. لە سەدا حەڤدە شایەنی پێشبینیە من لە ژیانما تەنها لە سەدا دوو مافی ئەوەم هەیە لە شتێ بترسم کە نازانم چیە ئەوەشیان پشت بە خوا بەستە پارێزراوە بی لە سەدا دوو بترسە بەڵام نەوەک هەمووی ئەوەی من بە ئێوەی ئەڵێم خۆم موو بە موو ئەنجامم ماوە لە سەختترین هەلومەرجا ئەنجامم ماوە بەڵێنتان پێ ئەدەم ئەکرێت. هەمیشە ئەمەتان لەبیر بێت لە سەدا هەشتای ترسەکانتان پووچە لە سەدا چەند؟ لە سەدا هەشتا. لە سەدا چەندی شایەنی پێش پێگرتنە؟ لە سەدا حەڤدە. لە سەدا چەندی ئەبێ بترسی؟ لە سەدا دوو. تکایە لەوە زیاتر مەترسن. ئەتانەوێ بزانن ئەندازەی گوندی خوێ یان قەفەسەکەتان چەندە؟ نیشانەیەکتان بدەمێ بزانن؟ سەیرێکی حسابی بانکیەکەتان بکەن، سەیرێکی پەیوەندیش نومێردایەتیتان بکەن، سەیرێکی مناڵەکانتان بکەن، سەیرێکی هاوڕێکانتان بکەن، سەیرێکی باری کۆمەڵایەتیتان بکەن، چەنێک خۆشحاڵن، چەنێک متمانەتان بە خۆتان هەیە، ئەمانە هەمووی نیشانی ئەیات چەنێک قەفەسەکەت بچوکە یان گەورەیە. ئەگەر پارەت نیە هی ئەوە نیە کە پارە نیە. بەڵێ هی ئەوە نییە کە پارە نییە دەفرەکەت چووکە. حەزرەتی مەولانا عاشقی شەمس بوو قوتابیەکانی ئیرەییان پێ ئەبرد ئەیانوت تۆ موریدی ئێمەی پیری ئێمەی تۆ ئەڕۆی بە شوێن ئەم پیرەمێردە بەرگ دڕاوەیە زۆر شەمسیان ئازار دا و دواجاریش ئاوارەیان کرد حەزرەتی مەولانا شعرێکی وتووە وەسفی حاڵی ئەو کاتەیەتی. مەولانا ئەفەرموێت، ئەوەی ئەیڵێم بە ئەندازەی تێگەیشتنی تۆیە، مردم لە تا و حەسرەتی تێگەیشتنی دروست. ئەگەر دەریا بڕژێتە گۆزەوە چەند ئەگرێت؟ بە ئەندازەی ڕۆژوو شکاندنێک. ئێمە لەم زەریای فراوانی نیعمەتانە، لەم زەریای فراوانی عیشقە، لەم زەریای فراوانی ئارامییە، لەم زەریای فراوانی خۆشگوزەرانییە چەنێک هەڵەگرین؟ چەنێک هەڵەگرین؟ بە ئەندازەی دەفرەکەت، ئەمە دەفرەکەتە. ئەوەندەیە دەفرەکەت. هەندێک کەس دەفرەکەیان. دۆستان بوەستن با ئەم کاغەزە دانێم. یان بیخۆ یان بەکاری بهێنە دووبارە بۆت پڕەکەنەوە. سنورداری لە زەریادا نیە سنورداری لە دەفرەکەی من و تۆدایە ئەگەر خۆت کات بۆ خۆت تەرخان نەکەی ئەگەر خۆت ڕێز لە خۆت نەگری ئەگەر خۆت سەرمایە گوزاری بۆ خۆت نەکەی ئەگەر خۆت دەرفەتی خوێندن نەخەیتە بەردەمی خۆت چۆن چاوەڕێئەکەی ئەوانی تر بیکەن دەریا نایە بۆ لای تۆ من ئەمەوێ ڕێگەیەکتان فێر بکەم. ئەو ڕێگایەی من هەوڵەدەم پیابڕۆم. پەرداخی سەفەریمان هەیە دانەیەکی لێ بوو. سوپاس. دەست بە دەست بینێرن با بێ. زۆر سوپاس. دەست خۆش. کاکە گیان تۆ ئەتەوێ بەردەوام بۆت پڕ بکەن و بیخۆیتەوە؟ ناڕەسەن مەبە. ئەڵێن ناڕەسەنی بە پەرداغ گوازرێتەوە من شتێکتان پێڵێم بڕۆنە ناو زەریاوە کەس هیچت پێ ناڵێ بڕۆ ناو زەریاوە لێرەدایە کە مەولانا فەرمێت دڵۆپێک زەریایە کاتێک لە ناو زەریایە ئەگینا ئەو دڵۆپە و زەریا زەریایە. بڕۆ ناو دەریاوە کەس ڕێگەت لێ ناگرێت خۆشحاڵیش ئەبن. بەڕەکەی تۆ بە ئەندازەی ئەم دونیایەیە. تۆ ئاوا خەلق کراویت. خۆ دوا بیرەکەیتەوە ئەڵێی دایک و باوکم ئاوا پەروەردەیان کردووم. ئێ نایەڵن ئێ.